هەر کەسێ سڵاوەتێک لێ بدا واتە کە دڵێ اللهم صل علی سیدنا محمد خوای گەورە دە جار ناوت لە ئاسماندا دێنێ خوا دە جار ناوت بەرز دەکاتەوە دە ڕەحمەتت بەسەرا دەبارێنێت دە گوناهت لە کۆڵ دەکاتەوە لەبەرەوە ان شاء الله بیکەن بە یعنی وەکو واجبێکی لەسەر خۆ لێ پێ بڵم خراپ نییە چونکە واجب هەرەوەیە کە خوا دیاری کردووە بۆیە واجب نەکراوە بڵێن ئەو سەد سڵاوەتە بۆی کە خەڵک گوناهبار نەبێت بەڵام ئینسانی موسڵمان وا خۆی ڕابێنێ چۆن دێی بۆ نوێژی جومعەکە وەکو بە فەرز تەماشای دەکەی حتا حد الامکان بۆتان بکرێ ئیشاڵڵا ڕۆژانی جومعە لە بەیانی دوای نوێژی بەیانی تا دێن بۆ جومعە لە هەر وەختێ بۆتان گونجا سەد سڵاوت بەلانی کەیمەوە لێدەن سەد سڵاوتەکە هەر لێدەن هیچ تەرکی مەکەن بەڕاستی بەرەکەتە سڵاوە لێدان ئەو خەڵکەی کەوا تۆ لەسەر زەویدا دەیبینی سروشت و تەبیعەتیان جیاوازە خوای پەروەردگار هەر یەکەی سیفەتێک هەر یەکەی ڕەوشتێکی تیا دروست کردووە ئەخلاقی هەموو خەڵک لەسەر یەک شێواز نییە تۆ تەماشاکە ئەو خەڵکی کە تۆ دەیبینی هیوا هەیە حەزی لە گاڵتە و گەپە دایمە دم بە سوعبەتە و حەزی لە گاڵتە و گەپ و قسەی خۆشە هیواشە بە عومری خۆی گاڵتەو گەپێکی نەکردووە دایمە ئینسانێکی مڕ و مۆچە ئێتەوە سروشتی وایە لە حەزا مەدیسا خەڵک پێ بکەنێ ئەو زەردەخەنەشی نایەتێ هیوا هەیە حەزی لە سەردانکردنی خەڵکە بە زۆری زۆر سەردانی خەڵک دەکا هیواشەیە لە عمری خۆیان سەردانێک ناکە حەزی پێی نییە یان هەر مەوەستی وە نەخوانە خواستە ڕقی لە خەڵک بێ هەر حەزی بە تێکەڵاوی زۆر نییە ئەمە هیواشە هەموو شەوێ نەچێتە ماڵی خۆی بە مەغدورە زانێ کوڕە گەر لۆمەم نەکەنی وا شەوی دوو ماڵیش دەکا ئەگەش کاتەکەی بەلاوە زوو بێت لەم ماڵە هەستا سەردانی ماڵێکی کەش دەکا یەک شەو لە ماڵی خۆیان ئیدارە ناکا ئیتر ئەوە تازە ڕاهاتنە فێربوونە هیوا هەیە حەزی بە قسەی زۆرە هیوا هەیە لە مەجلیسا دانیشە نۆرەی کەس نادا هیواش هەیە لە مەجلیسێکا دانیشە دەمە دەبێتە تەڵەی تەقی هیچ ناڵێ هیچ قسەیەک ناڵێ مەزۆنی قسە نەزانیش بێ هەر کەم دووە هەر حەزی بە قسە نییە هەر یەک لەمانە هەر یەک لەو کەسانی کە باسمان کرد حەزی بەو کەسەیە کە وەکو خۆی وابێ ئێستا و کەسێک کە دایمە حەزی لە سەردانی ماڵانە حەزی لە ڕەفاقەتی کەسێکەویش دایمە حەزی لە سەردانی ماڵان بێ ئەوەی سوعبەت چییە قسەی خۆشە حەزی بەو کەسانەیە کە قسەیان خۆشە سوعبەت چین ئەوەی کەوا کەم دووە حەزی لەو کەسانەیە کە وەکو خۆی کەم دوون پیاوێکی زانا دەفەرمێ پیاوێک هەڵۆیەک و قەلەڕەشێکی بینی لە ئاسمانە بەیەکەوە دەفڕین ئاخر زۆر عەجیبە هەڵۆ وەکو شای باڵندە وایە قەلەڕەشیش دەعبایەکی بچووکە لە چاویا بەیەکەوە جووت دەفڕین و لە یەک جیا نەدەبوونەوە وتی وەڵڵاهی زۆر غەریبە ئەم هەڵۆیە لەگەڵ ئەم قەلەڕەشەیە بەیەکەوە نایانگونجێ چۆن ئەوان جووت دەفڕن و لە یەک جیا نابنەوە قەدەری خوای پەروەردگار هاتن لەو شوێنە نزیک لە دارێک نیشتنەوە دارێکی گەورە بوو ئەم لە ژێریا بوو لەسەر ئەو دارە نیشتنەوە کە سەیری کرد هەر دووکیان قەلە ڕەشەکەش و هەڵۆیەکەش یەکی قاچێکیان دیارە بە تەڵەوە بوون لە ئەژنۆیانەوە پچڕا بوو قاچێکیان پێوە نەبوو ئەم دوانە یەکتریان دۆزیبەوە یەکیان نقصانی قاچێکیان هەبوو بە یەکەوە دەفڕین لە ئاسماندا بە یەکەوە دەنیشتنەوە ها سەیری کە حەتا ئەوانیش هاو جووتەکەی خۆی دۆزیوەتەوە بەوە خۆشحاڵ بووە کە سیفاتی وەکو خۆیەتی حەزی بەوەیە چەند جوانە ئینسان ئەخلاقی بەرامبەرەکەی بخوێنێتەوە بزانێ ئەم ئینسانە چۆن تەعاملی لەگەڵدا دەکرێت چەند جوانە کوڕێک بزانێ باوکی حەزی لە بێدەنگیە هەتا باوکی لەوێ بێت کەم قسە بکە بۆ ئەوەی دڵی باوکی بەلای خوا ڕاکێشێ ئەی چەند جوانە ژن کە زانی پیاوەکەی حەزی لە گاڵتەوگەپ و قسەی خۆشە مڕ و مۆز دانەنیشێ لانیکەم هەندێ سوعبەت و گاڵتەی خۆشی لەگەڵا بکە چەند جوانە پیاو کە زانی ژنەکەی کەمدووە و حەزی بە قسە نییە بە قسەی زۆر سەری نەیەشێنێ ئێستا زۆر ژن و پیاو هەیە من سەرنجم داوە گرفتەکەیان لەوەدا جاری وایە پیاوەکە زۆر سوعبەتچی و قسە خۆش و ئەمانەیە حەزی بە ماڵان و گەڕان و ئەوەیە ژنەکە بە تەبیعەتی بە پێچەوانەوەیە حەزی لە قسە نیە حەزی لە گەڕان نیە حەزی لە گاڵتەو گەپ نیە ئەم دوانە جاری وایە کە موشکیلەیان توش دەبێ هەر لەسەرەوەیە هیچیان بۆ هیچیانی ناسەلمێنن پیاوەکە ئەوە نیە تۆز تەنەزول کا بڵێ ئەو کاتانی لەگەڵ خێزانەکەم مابووم قەیچەکە تۆز دەکەم قسە دەکەم گاڵتەو گەپ ناکەم بەیەکەوە ناچین بۆ ماڵان ئەو حەزی والێ نیە هەر یەکێکیان تەنەزول نەکا بۆ ئەوی تریان بەرامبەرەکەی نەخوێنێتەوە بڵێ من چۆن بووم دەبێت تۆش وابی ژیان ناگوزەرێت دوو کەس ڕەفیقن بەیەکەوە لە سەفەرێکە هەردووکیان ئەگەر تەنەزول نەکەن هەریەکە لە حەدی خۆی ئەم سەفەرە تەواو نابێ ئەبێ بە ماوەی دوو سەعات لە یەک جیاوە بن بەڵام ئەگەر هەریەکە ئەوەی تری خوێندەوە کە ئەم تەبیعەتی چۆنە و ئەویش تەبیعەتی ئەوی خوێندەوە سبحان الله لە ناوەڕاستێکا بە یەکەوە دەبن و چەند ساڵی ژێوسەی وا دوو دوکاندارن شەریکن بە یەکەوە زۆر سیفاتی ئەخلاقیان لە یەک جیاوازە کەچی چونکە سیفەتی یەکتر دەناسن بە یەکەوە هەڵدەکەن کە ئەو وای گوت ئەو وا ناڵێ کەوتی سیرە و ناڵێ پیاز قسەیەکی خۆش هەیە ئەڵێ پیاوێک و ژنێک هەبوون تۆزە ناکۆک بوون تەبیعەتیان زۆر بەیەکی نەدەخوارد پیاوەکە کاسبی دەکرد دەمە و پایز بوو پایزێکی مەلە و درەنگ و دنیا سار بوو بوو هاتەوە لە ناو باخ و بێستان و میوەڕنینی ئەو زەمەنەکە هەبوو بێ زۆر ماندوو بوو ئێوارە نیسکێنەیەکی خەستیان هەبوو ڕۆنی کوردیان بەسەرا کردبوو کابرا زۆری نیسکێنە خوا زۆر برسی بوو لە دواییدا تینووی بوو بەڵام نەیەتوانی هەستێ قاچی لێ ڕەش درێژ کرد بوو ئانیشکی دادا و لە سەستەرینی کوردی زۆر ماندوو بوو نەشی دەوێرا بەژنەکەی وەرز جامی ئاوم بۆ بێنە پێشی کەوت وتی ئێستا ئەو گۆزەی لەو سەر بانیژەیە دانراوە ئەبێ ئاوەکەی چۆن سارد بوو بێ ژنەکە وتی بەڵکو تێبگا سێ جامی ئاوم بۆ بێنە ژنەکە وتی دنیا هەر بۆ خۆی ساردە قابلە گۆزەکەش ئاوەکەی سارد نەبێ بەخوا ماوەیەکی پێچوو نەچوو ئاوەکە بێنێ هیچ گوێی نەدا بە قسەکەی کابرا وتی بەخوا ئەم نیسکێنەیە بێویژدانە بۆ ئاو خواردنەوە چۆن سکی ئینسان تینوو دەکا و چۆن دەمم وشک بووە وتی چاری ئەوەیە ژەمێشکە کەمتر بخۆ حسابی تینوێتیەکەی بۆ خۆت بکە هەر نەچواوەکەی بۆ بێنێ وتی چاری ئەوەیە ژەمێشکە کەمتری لێ بخۆی دەتێت تەبیعەتی شارەزا نەبوو ئەم مادەنێ جامێک ئای بۆ بێنێ گەل زووتر هەستا بۆ خۆی ئاوەکەی وێنایە ئەو شێر و ڕێوەی نەدەویست هەرگیز وا مەزانە خەڵکی وەکو تۆ دەبێ هەڵسوکەوتیان بکەن یانی وا مەزانە تۆ لەسەر چ ئەخلاق و تەبیعەتێک بی ئەو عالەمە دەبێ هەمووی وابێ تۆ دایمە دم بە خەندەی و خەڵکە دەبێ هەمووی پێ بکەنێ تۆ دایمە حەزت لە تێکەڵاوینی ئەو خەڵکە کەس نابێ بچێتە ماڵی کەس ئەمە وا ناڕوا چونکە خوای گەورە تەبیعەتەکانی دابەش کردووە پێغەمبەر صلی الله علیه و سلم دەفەرمێ خوا چۆن ڕزقەکانی دابەش کردووە ئەی وا زۆر دەوڵەمەندە ئی وا زۆر فەقیرە ئی وا مامناوەندە ئی وا زۆر هەوڵ دەدا و هەر برسیە ئی وا کەم هەوڵ دەدا و ڕزقی زۆری بۆ دێ فەرمووی ئەخلاقیاتی ژوایە هەر یەکە خوای گەورە بەشی خۆی لە ئەخلاق و لەوەی دیارە ئەوەشی بۆ باشە دیارە ئەوەی بۆ باشە ئی وایە حەزی بە گەڕان کەمە سبحان الله حەزی لێ دایمە لە ماڵەوە بێ ئەگەر ئەم پیاوە زۆر بگەڕایە تووشی زۆر بەڵا دەبوو خوای گەورە ئەم تەبیعەتەی تیا دروست کردو بۆ ئەوی لە بەڵا بە دوور بێ هیوا هەیە ئەگەر بێت و دایمە نەگەڕایە دڵ و دەرونی نەخۆشە تووشی نەخۆشی نەفسی دەبوو خوا ئەم غەریزەی تیا دروست کردو بۆ ئەوی دایمە بگەڕێ و تووشی نەخۆشی دڵ و نەخۆشەکانی نەفس نەبێ سبحان اللە هیچی بێ حیکمەت نییە یعنی کە ئەو خەڵکە وایە هەر یەکە حیکمەتێکی خۆی هەیە کە ئێمە نایزانین ئێمە لە پشتی شتەکانەوە خوای پەروەردگار بۆ خۆی کە خالقی بەندەکانە ئەزانە مەسلحەتی بەندەکان لە چیدایە سەیری پێغەمبەری خواکەن صلی الله علیه وسلم ئەو خۆشەویستەمان ئەو چاوساغ و ڕابەرەمان چۆن لەگەڵ خێزانەکانیدا هەڵسوکەوتی کردووە لەگەڵ خاتوو عائیشەدا جەنابتان گەلێ جار بیستووتانە کە پێشبڕکێی کردووە لە مەیدانا لەو بیابانەدا فەرموویەتی وەرە عایشە پێشبڕکێ بکەین جاری پێغەمبەر صلی الله علیه و سلم کە عایشە لاواز بۆ پێشی داوەتەوە دوای چەند ساڵێک پێشبڕکێیان کردووە عایشە بڵین بەهێز گۆشتن بووە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم پێشی داوەتەوە فەرموویەتی تیلکە بی تیلکە ئەم جارە بەو جارەی تر هیچمان لە هیچ بەڵام نابینی لە ژیاننامەی پێغەمبەرا صلی الله علیه وسلم ڕۆژێک لە ڕۆژان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بە خاتو خەدیجەی دایکمان بە دایکی ئیمانداران ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ بفەرمێ وەرە خەدیجە پێش بڕشەیەک بکەین ئاش لە سیرەی پێغەمبەرا صلی الله علیه وسلم لە ڕێبازی پێغەمبەرا ئەوە نابینی ئەم بەرگ بۆ بەرگ بیخوێنەوە تیا نییە بفەرمی خەدیجە وەرە واچین ڕۆژێک پیاسەیە بکەین بە یەکەوە ڕۆژێک بچین مسابقە و پێش بڕکێ بکەین وەکو لەگەڵ عایشە دەیکرد بۆ کێ ئەزانێ بۆ بەڵێ حەزرەتی خەدیجە بە تەمەنتر بوو ئافرەتێک بوو چەند ساڵ لە پێغەمبەر صلی بە تەمەنتر بوو پانزە ساڵ لە پێغەمبەر صلی بە تەمەنتر بوو پانزە ساڵ بە تەمەنتر بوو بێوەژن بوو دوو جاری تر شووی کرد بوو یعنی قەیرە ئافرەت بوو چووە تەمەنەوە بازرگان بوو لەگەڵ پیاوانە حسابی بۆ دەکرا ئەی معقول نیە پێغەمبەر صلی بە خاتوو خەدیجەیەکی پانزە ساڵ لە خۆی بە تەمەنتر سەرسپی ئافرەتێکی بازرگان دووجار پێشتر شووی کردووە لەناو خەڵکا یعنی ئێستا هەر یەکێک لە ئێمە جەنابت من بە سفەتی مەلایەتی بۆ نمونە ناتوانم وەکو ئەو برا گەنجە لەو سەرجادە ڕاکەم وەرزش بکەم ڕەمبێ وەکو ئەویش خۆ بۆم حەڵاڵە ئەوەی ئەویش زۆر کارێکی گونجاوە بەڵام ئەو مەلایە ڕادەکا لەو سەرجادە خەڵک وات پێ دەڵێن ئەو مام حاجێ وەرزش دەکا لەو سەرجادێ بەڵام بەو کوڕە گەنجە کەس وای پێ ناڵێ لەبەرئەوە پیامبەر صلی اللە علیە و سلم سەیری دەکرد خاتوو خەدیجە لەو تەمەنەدا نەماوە بڵێ وەرە مسابقە بکەین قەت ڕۆژێ ئەوەی پێ نەدەگوت نەیدە پیامبەر صلی اللە علیه و سلم خۆ حەزی لە پێش بڕکێش بووە گەنج بووە ها لەگەڵ خاتوو عائیشەدا ئەو وەرزشە دەکا بەڵام خەدیجە دەوری ڕاوێژکاری دەبینێ ها کە لە ئەشکەوتەکە دێتەوە لە ئەشکەوتی حێرا و کەواحی بۆ دێ دەفەمێ زەممیلونی زەممیلونی دامپۆشن دوایی بە سەلاتی خۆی بۆ دەگێڕێتەوە ڕاوێژی پێ دەکا ئەی خەدیجە من تووشی مەسیبەتێک بووبم چی بکەین چ نەکەین من ئەوەم دیوە بەڵام بۆ حەزەتی عیشا وا ناڵێ چونکە هەر تەمەنەی خۆی هەیە هەر یەکەیان ئاراستەی خۆی هەیە پێ سەسم نەفسەکانی خوێندۆتەوە پێغەمبەری خوا صلی الله زانیویەتی هەر دڵە کلیلێکی هەیە ئا ئێستا وا هەیە ئەم هەموو پیاو ماخۆڵ و حاجی و مەلا و ڕیش سپی و خەڵکی باش دەچن تەکلیفی لێ دەکەن ئەڵێ کچەکەت بدە بەو کوڕە باشە ئەڵێ قەسەم بەخوا سوێندم خواردووە نایدەمێ من زۆر جار ئەوە هاتووە پێش چەکتمە کاکە ڕەفیقی باوکی ئەم کچە بدۆزەوە وەڵا کە ڕەفیقەکان دۆزیوەتەوە دوو جنێویش پێ کتۆ کچەکەشی لەساندووە هەر زۆر بەمرتاحی هەر دوو جنێویش دوو لەڕووی جەنابتان مزگەوتەکە پێ وتووە وەڵا کاکە بڕۆ کچی خۆتە ملتەزیم بووە ئەڵێم ئەبێ ڕەفیقەکەی خۆی بدۆزیەوە بزانی ئەم کلیلی دڵی ئەم ئینسانە بە کام کلیلە دەکرێتەوە بە هەموو کلیلێک ناکرێتەوە ڕەفیقی خۆی هەیە قسەی خۆی هەیە کلیلی خۆی هەیە ئەبێت تۆ شێوازەکەی بدۆزیتەوە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دانیش بوو لەناو سەحابە سنەتێکی فێرکردن فەرموویە کەسێ پشمی سوپاسی خوا کەڵە الحمدلله سبحان الله 1432 ساڵ لەسەر ئەم دینە تێپەڕی کردووە بە ساڵی هیجری ئێستاشم خەڵک گوێ لێ بۆ کابرا دەپشمێ وڵا ئیشەڵا سەبری هێنا هێستا فێر نەبووم پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرموویەتی بڵێ الحمدللە سوپاس و ستایش بۆ تۆ خوای پەروەردگار کە لەو کاتەیا جەڵدەیەک لێ نەداوی چونکە لە کاتی پشمینا هەرچی ئەعزای لەشتە دەوەستێ بە یەک دەقە دڵ لەو کاتەیا دەوەستێ خوای گەورە ڕەحمەت بە برادەکە و ڕوحەکە دێتەوە جارێش کە ببەتە حەمد بڵێ حەمد و سەنا بۆ تۆ خوایە بە کوردی ئەگەر خۆ دەشزانی بڵێ الحمدللە ئەو کەسەی گوێ لێتی بڵێ یارحەمک اللە خوای گەورە ڕەحمەت پێ بکا بەزەی پێدا بێتەوە ئەوش بڵێ یەهدیەک اللە پیامبەر صلی الله علیه و سلم ئەم سوننەتەی فێرکردن کابرایەک ناوی معاویە کوڕی حەکەم بوو ماڵی لە بیابان بوو خێمەی هەبوو مەڕدار و حشترەوان بوو لە ئاوایی نەدەژیا لەوانێ پەنجا کیلۆمەتر لە مەدینە دوور بوو بێت ئەو ڕۆژە هاتبوو بەس موسڵمان بوو هاتبوو شاتمانی هێنابوو هێندە نوێژوشە فێبوو چ بۆ ناو دینەکەی ماڵەکەی خۆیەوە بۆی نەدەکرا هەموو ڕۆژێ بێ ئەو ڕۆژە کە لەوێ بوو ئەو سوننەتە فێر بوو نیوەڕۆ بوو عەسریش لەوێ مابۆوە نوێژی عەسریان کرد وڵا کابرا لە نوێژە پشمی معاویە یەکسەر کوتی یارحەمک اللە وای زانین لە نوێژی شەهادە بێ وا بڵێ ئیتر ئەم سوننەتە فێر بوو کابراێک ئاوا لە تەنیشتێ و قۆڵێکی لێدا وتی بێدەنگ بە لە نوێژەکە پێوت چیم کردە بۆ دەکەی عزر لە قەبعات خراپتر مزگەوتەکە هەموو شڵەژاوەی تری ئاوا دەکەی تۆ بۆ واکەی ئەتر نەیزانی لە نوێژا قسەکردن قەدەغەیە فەقکە شتێک نەدیبێ نازانی و بە حسابی خۆی سنەتەکەی جێبەجێ کرد بە قسەی پێ سەڵ سەلام کەی کەسی دوو جار لەم لاولای و ئاگاداریان کرد و مزگەوت خەریب و دەنگێک پیا بێ کە پێ سەڵ سەلام سەلامی داوە فەرمووی ئەو دەنگە چی بوو وتی وڵای پێغەمەری خوا من بە قسەی تۆم کرد ئەو پیاوە پشمی منیشتم یارحەمک الله کەچی ئەو پیاوە کەلەکەی کون کردم ئاوای کرد منیشتم بۆ وا دەکەی ئەوەی تریشیان ئاوای کرد وتم تۆ بۆ وا دەکەی کەسیشیان قسە ناکەن پێغەمبەر صلی اللە علیە و سلم دەفەرمێ بانگی کردم ئەو حەکیمە دەفەرمێ بە قوربانی پێغەمبەری خوا بم چ مامۆستایەکی نەرم و نیان بوو فەرمووی حەکیم گیان ئەمە نوێژە ئەو یرحمک الله و یهدیک الله ئەوانە بووە دەرەوەی نوێژە کە نوێژ دابز وتت الله اکبر ئەوە الله اکبر تحرمە واتە هەموو قسەیەکی دنیایی لێ قەدەغە بوو نابێ هیچ بڵێ نابێ جوابی کەس دەیەوە نابێ جوابی سەلام دەیەوە هەتا سەلام دەدەیەوە ئەمە خوێندنی سوڕەتی فاتیحا و قورئان و الحمدلله و سبحان الله و الله اکبرە دەفەرمی پێغەمبەر صلی اللە علیە وسلم شارەزای کردم لێشم توڕە نەبوو بە نەرم و یانیش قسەی لەگەڵا کردم ئەم مەوقیفەکە بچکۆلەیە پێویست ناکە ئەم کابرایە بترسێنی بەڵام جاری وایە مەوقیفەکە گەورەیە پێغەمبەر صلی اللە علیە وسلم بە هەندی وەرگرتووە توڕە بووە لەسەری ئوسامەی کوڕی زەید خۆشەویستی کوڕی خۆشەویست چونکە زەیدی کوڕی حاریثە لە ماڵی پێغەمبەرا صلی اللە علیه وسلم گەورە بووە جەنابتان ژیاننامەکەتان گەلێکتان خوێندوتەوە بە کۆیلەی هاتە شاری مەدینە پیان صلی اللە علیه وسلم کۆیلەی خاتوو خەدیجە بوو کە شووی بە پێغەمبەر کرد زەیدی کوڕی حاریسەی بەخشی بە پێغەمبەری خوا صلی الله ئەویش موسڵمان بوو لە سەرەتا موسڵمانەکانەوە تەو لەو سێ چوار کەسەیە کە ئەوەڵجار دینی ئیسلامیان وەرگرت کە باوک و دایکی هاتن زانیان بۆتە کۆیلە و لە شەڕا کاتی خۆی گیراوە بە مناڵی و ئێستا دۆزیانەوە پێغەمبەری خوا صلی الله فەرمووی ئەی زەید ئەوە باوکتە و ئەوە مامتە من هەڵدەبژێری یان ئەگە ئەوان هەڵدەبژێری مسلمان بووی لە خوابزیو دینی خوان ناسی و لەگەڵیان بڕەوە وتی بەخوا باوکو دە مامم ناوێت پێغەمبەری خوام دەوێ من ئەمە لە باوک لە مام لە کەسوکار لە هەموو کەس بۆم باشترە باوکو دا مام و دایکی شفتیان دەی مادام پێغەمبەری خوا هەڵبژێری ئێمەش لە خزمەت پێغەمبەری خوا داین جا کوڕێکی هەبوو ئەو زەیدە ناوی ئوسامە بوو ئوسامەی کوڕی زەید پێیان دەوترا خۆشەویستی کوڕی خۆشەویست واتە هەم خۆی خۆشەویست بوو هەم پێغەمبەری خوا سەسەم باوکیشی خۆش دەویست جا هیوای باوکی خۆشەویست پێغەمبەر بۆ پێغەمبەر کوڕەکەشی زۆر خۆش ویستووە ئوسامە تەمەنی حەڤدە ساڵ بوو پێغەمبەری خوا سەڵسەم کردی قائیدی هەموو جەیشی ئیسلامی هەرچی جەیشی ئیسلامی بوو لە ژێر فەرماندەی ئەم کوڕە گەنجە حەڤدە ساڵە بوو ئیمامی ئەبوبەکر جوندی ئەو بوو لە لەشکرێکا بوو کە ئوسامەی کوڕی زەی فەرمووی جا هەندێ سەحابە مەیلە و بۆڵەبۆڵیان کرد عندما لەبەر خۆیەوە ئەی هاوار ئەبوبەکر هەیە عومەر هەیە عەلی هەیە تەڵحە و ئەبو عوبەیدە هەیە ئوسامەیەکی تەمەن حەڤدە ساڵ تۆم چۆن بکرێتە سوپا سالاری لەشکری ئیسلامی ژەنەڕاڵی ئەو لەشکرە گەورە پێغەمبەری خوا صلی الله فەرمووی ڕەخنە مەگرن ئەوە خۆی خۆشەویستمە و باوکیشی خۆشەویستم بوو ئەم ئوسامەیە لە غەزایە گەڕانەوە لە غەزایە گەڕانەوە و ڕاپۆرتی عەسکەری خۆی پێشکەش کرد وتی ئەی پێغەمبەری هەڵسەسەم جەنگەکە ئاوا دەستی پێکرد دژمن لەوێەوە هات ئێمەش لەوێەوە کەمینمان بۆدانا وەکو فەرماندەیەکی سەربازی ڕاپۆرتی خۆی لە خزمەت پێغەمبەری خوادا سەڵسەم کە سوپاس سالەری هەموو لەشکری مسلمانان بۆ پێشکەش کرد گەیشتە مەوقفێک وتی بەڵام ئەی پێغەمبەری خوا صلی الله لەو کاتەدا من و هاوڵێکم دەوری کابرایەکمان گرتبوو بە تیروکەوان لە مسلمانانیەدا زۆری لێکەلەلا کردین زۆری لێ ئین کردین لە پەنا دارێ خۆی گرتبوو من ئەو دیوی کەوتم برادەرەکەشم ئەم دیو لە ناچاریە تیروکەوانەکەی لە دەست پەڕی پەلاماری شمشێرەکەی دا و شمشێرەکەی دەرکێشا بۆمان بەڵام زۆر لێی نزیک بووینەوە من لێرە و ئەویش لەوێەوە لە بینی هەردووکمانە خەریب و زیڕە بکە هاواری کرد وتی ئەشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله برادەرەکەم کە ئەو قسەی گوێ لێ بوو شمشێرەکەی خستەوە ناو کێلانەکەیەوە بەڵام من زانیم بە درۆ وا دەڵێ لە ترسانا وا دەڵێ شمشێرێکم لێدا و کوشتم لە فەرمێک کەوای گوت پیامەی خۆ سەسەم ڕەنگی تێک چوو دەم و چاوی سوور هەڵگەڕا زۆر بێتاقەت بوو فەرمووی کارێکی گەلێ خراپ کرد وتی ئەخەی پێغەمبەری خوا من ئەکیدم کەوا لە ترسا ناوای وت بۆ ئەوەی کە نەیکوژین چونکە هیچ مەجالی نەمابوو بەڵام ئەوزانی چی بە لەشکری مسلمانان کە بە تیر و کەوانەکەی چۆن فرسەتی لێهێناین من کە سەیرم کرد ئەوە هەموو هاوەڵانم هەموو سەحابە لەوێ شەهید بووە یەکێ دەستی پەڕیوە یەکێ قاچی پەڕیوە یەکێ تیر لەسەر زنگێتی یەکێ لە چاوی دراوە ئەی پێغەمبەری خوا خۆم بۆ ڕانەگیرا کە ئەو پیاوە ئەو هاوەڵانی وا لێکردن و من تۆڵەی لێ نەکەمەوە لە کاتێکا شادە و ئیمانەکەی بە درۆ بوو وەڵڵا ئەمزانی بە درۆیەتی پێغەمبەری خوا سەسەم فەرمووی کارێکی حەتا بڵێ خراپت کرد هەلا شەقەقتە قەلبەه ئایا دڵی ئەم پیاوە دەرێ نابزانی بە درۆ وا دەڵێ لە ترسان وا دەڵێ یان یەقینەن دەڵێ لا ئیلاهە ئیلا اللە محەممەد ڕەسوول اللە هەلا شەقەقتە قەلبەهو دڵیت دەرێنا؟ وتی نەوەڵای پێغەمبەری خوا جا خۆی دڵیم دەرنێنا بزانم وەڵا لە ناویا چ نووسراوە فەرمووی بەخوا خراپت کرد بەخوا خراپت کرد من لەو کارە خوا بێبەریم کە ئوسامە کردوویەتی مادام کابرا وتی لا اله الا الله خوێنی حرام بوو سبحان الله و کابرا مسلمانی شەهید کردو بەس کەوتی لا اله الا الله ئیتر بە دەستی لێ پارێزی بە دەست داخی لەو کاتەیە چونکە تازە پێغەمبەر فەرمووی هەر کەسێ وتی لا اله الا الله محمد رسول الله خوێنی حرام بوو لەسەر مسلمانان هیچ کەس بۆی نیە بە هیچ شێوەیە خوێنی بڕێژێ لەوانەیە تۆ بڵێی کابرا بە درۆزنی وا دەڵێ بۆی کەوا بترساوە پیاوەڵدان فەمە حەلا شەقەقتە قەلبە و تۆ بەس ئەوەندە ظاهر دەبینی تۆ زمان دەبیستی بۆت نییە دڵی خەڵک هەڵشەق کەی بزانی داخوا لە ناو دڵ و سینا چی هەیە یان نا ئێستا هیوایە ڕەمەزان دێتە مزگەوت خەڵک هیوایە لە خوانە خەسپێڵە کورە وەڵا بەوەی نیا ڕەمەزان ئەوە هەر گورگە ئەوە هەر گورگەکەی جارانە بۆت وا نییە بۆت نییە لە ئیسلامە وای پێ بڵێ هەلا شاققتە قەلبە و ئایا دڵیت هەڵدڕیوە بزانی وایە ئوسامەی کوڕی زەید دەفەرمێ وەڵاهی ئەوەندە پەشیمان بووم ئەوەندە داوای لێبوردم لە خوای گەورە کرد وتم خۆزگایە ئەمڕۆ مسلمان ببوومایە خۆزگە ئەمڕۆ مسلمان ببوومایە بۆی لە زمانی کافریەتیدا ئەم کارم کردایە الاسلام یهدم ما قبله ئیسلام ڕابردووەکان دەشواتەوە خۆزگە ئەمڕۆ موسڵمان بوومایە و هاتمایە خزمەت پیامبەر صلی الله علیه و سلم ئەو هەموو ڕابردوو خزمەتە نەوەکو خوای گەورە لە قیامەتا دەفەرمووی ئەی ئوسامە ئەگەر ئەم پیاوە لە قیامەتا دەستی گرتی وتی خوایە شکاتم هەیە و بە لا اله الا الله شکاتم لە ئوسامە هەیە چونکە من لا اله الا الله هەر منی کوشت چی جواب دەدەیتەوە چی جواب دەدەیتەوە بەرامبەر بەخوای پەروەردگار کەواتە مەڵێ دەبێ هەموو کەس من من چۆنم حەز دەبێ ئەوا بێ دەبێ بڵێم دڵی من خوا کوڕە من دەزانم دڵی ئەوە چی تیا چەند بۆگەنە ئەو قسانە هەڵەیە بۆیە لە دەرسی ئەم شەوماندا لە ژیانێکی نوێدا با کارمان بەوە نەبێت دڵی خەڵک چی تێدایە با کارمان بەوە بێت خەڵک بە زمانی چی دەڵێ ها ئەو هەموو منافقە هەبوو بە زمانیان لا اله الا الله محمد رسول الله پێغەمبەری خوا خوێنی قەدەغە کردن کەس بۆی نەبوو بیان کوژێ کەس بۆی نەبوو وشەی ناشرینیشیان پێ بڵێ فەرمووی ئین یوم التیکان میقات ها قیامەت هەیە زۆر جای ئەمە بۆیە بە هەڵە دەچین موسڵمانان حرکاتی دینی ئەوانی کە خزمەتی دین دەکەن بۆیە بە هەڵە دەچن دەمانەوێت ئێرە قیامەت بێ دەمانەوێت کابرا کە گوناهی کرد لێرە قیامەتی بۆ دابمەزرێنین کاکە ئەگەر ئێرە قیامەت بووە قیامەت نەدەبوو ئێستا تۆ من بەس بۆم هەیە ئینزاری تۆ بکەم بڵێم ئەمە چاکە و ئەمە خراپە خوا وا دەفەرمێ پێغەمبەر صلی الله علیه و دەفەرمێ ئیتر بۆم نییە بێم لە ناو ژووری خۆتا محاسبەت بکەم چونکە بۆ ئەوە قیامەت هەیە ئەوە ئین یوم الفصل ئەو دیو مردنە ئەوە لەوێ قیامەتێک هەیە تەرازوویەک هەیە حیسابێک هەیە کێشانە و پێوانەیەک هەیە ئەگەر لێرە حیساب و کتابی قیامەتمان لەگەڵ یەک کردایە کەواتە قیامەت بۆچی بوو بۆچی بوو و پێویستی نەدەکرد لەبەرەوە ئێرە دنیایە ئەبێ بە چاوی دنیا تەماشای کەی وەکو عەرزم کردن سەرەتای وتارەکەەوە وا نەزانی هەموو خەڵکیش لەسەر ئەخلاق و ڕەوشتی تۆ دەبن داواکارم لە خوای پەروەردگار ئینشاءاللە زمانمان سەلامەت کا دڵمان خاوێن کا بەرامبەر بە یەکتر ژیانێکی نوێ لە خزمەت ئاینی پیرۆزی ئیسلامدا بەسەر بەری خوای گەورە لە بەڵام مصیبەت بە دوورمان کە ئەوانش ئینشاءاللە بەهرە و خەڵاتی زیاتریان پێ بەخشێ و ئەجر و پاداشتی کەسوکاریشان بداتەوە وصلی الله علی سیدنا محمد